مادام خوای پەروەردگار جل جلاله بە عەزەمەت و گەورەیی خۆی فەرموویەتی ولقد کرمنا بنی آدم ئێمە ڕێزی بەنی ئادەم و نەوەکانی ئادەممان گرتووە ئێمەش کە شوێنکەوتووی ڕێبازی قورئان و فەرموودەکانی پێغەمبەرین صلی الله علیه وسلم واجبە کەوا ڕێز لە یەک بگرین بەڵام جێگای داخە کە لە ناو کۆمەڵگادا زۆرجار دەبیندرێ بە چاوێکی نامۆیی، بە چاوێکی سووکایەتی پێکردن و گاڵتە پێکردنەوە هەندێ خەڵک هەیە دەڕوانێتە خەڵکانی تر کە ئەمەش دەردێکی کۆنە و لە زەمەنی پێغەمبەرا صلی اللە علیه وسلم ڕووی داوە کاتی خۆی یەکێک لە دوژمنە هەرە سەرسەختەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم کابرایەک بوو ناوی عەمری کوڕی هیشام بوو پیاو ماقوڵ و خانەدانی ناو مەککە بوو پێیان دەوت ئەبو الحەکەم بەڵام لەبەر ئەوەی کەوا ئیسلامی قبول نەکرد لەبەر ئەوەی کەوا حەقی نەناسی لەبەر ئەوەی کەوا دەیزانی ئەم قورئانە حەق و ڕاستە شەوانە دەچوو بە دزیەوە گوێی لێ دەگرت بەڵام بە خەڵکی دەیگوت درۆو دە لەسەیە و گوێی لێ مەگرن پێغەمبەر صلی الله علیه و ناوی نا ابو جهل واتە باوکی نەزانی و نەفامی چونکە خەڵکێک نەزانە بەڵام نازانێت کە نەزانە ئەم نەزان بوو دەشیزانی کە نەزانە بەڵام تەکەبور و خۆ بەزلزانینەکەی وای لێدەکرد دان بەو ڕاستیانەدا نەنێ، ناونرا باوکی جەهالەت و نەفامی، کەوا ئەوپەڕی نەزانین ئەوەیە حەق بناسی و یەقینت ببێ، کاتێ کە ئەبو جەهل دەیگوت چۆن دەزانین کە ئەوە ڕۆژە ئاوا دەزانین محەمەد ڕاستە، بەڵام چۆن پێغەمبەر لە بنەماڵەکەی بەرە بابی هاشم بێ و بنەماڵەی من پێغەمبەری تێدا نەبێ، هەرگیز ئەوەم پێ قبوڵ ناکرێ، حەق بناسی و قبوڵی نەکەی، ئەم پیاوە حەتا مرد، هەتا ئەو ڕۆژەی لە جەنگی بەدرا بە دەستی موسڵمانان کوژرا، ئەو پەڕی دژایەتی پێغەمبەری خوا کرد صلی اللە سلم، بەڵام سبحان اللە لە دوای فەتحی مەککە کوڕێکی هەبوو ناوی عیکریمە بوو، ئەم عیکریمەیە زۆر لە باوکی زیاتر سەرسەخت بوو بەرامبەر بە ئیسلام، تەنانەت یەکێک بوو لەوانەی کە پێغەمبەر صلی اللە سلم لە ڕۆژی فەتحی مەککەدا فتوای دا فەرمووی هەموو کەسێک عەفوە هەر خراپەیەکی بەرامبەر کردبین تەنها چەند کەسێک هەن ئەگەر دەستیان بە دیواری کەعبەشەوە بێ نابێ عەفو بکرێن یەکێ لەوانە عیکریمەی کوڕی ئەبو جەهل بوو کە ئەو عیکریمەیە لە جەنگەکاندا و لە هەموو مەوقیفەکاندا زۆر دژایەتی مسوڵمانانی کرد بوو لەسەر ڕێبازی باوکی بوو بەڵام قەدەری خوای پەروەردگار وابوو عیکریمە کاتێک کە لە مەککە هەڵات و دوور کەوتەوە دواتر بیری کردەوە کە بەڕاستی ئەگەر ئەم دینە حەق نەبێ لە ماوەی بیست و سێ ساڵدا ئاوا دونیا داگیر ناکا لەبەرەوە هیدایەتی وەرگرت و بیری لە حاڵی خۆی کردەوە و هاتەوە بەردەستی پێغەمبەر صلی الله علیه و سلم و بەبێ ئەوەی بگیرێ وتی ئەی پێغەمبەری خوا هاتوم داوای ئەمان دەکەم و من مسوڵمان بووم و شایەتمانی بە حەق دێنم بەڵام کاتێک کە ئەمە بوو بە موسڵمانێکی زۆر ڕێک و پێک، چەندە لە زەمانی کافریەتیدا دژ بە موسڵمانان بوو، ئەوەندە لە زەمانی موسڵمانیەتیدا دڵسۆز بوو بە موسڵمانان. لە شەڕی یەرموکا شەهید کرا. یەکێک بوو لەوانەی کە قائیدێکی هەرە گەورەی موسڵمانانی لێ دەرچوو. موسڵمانان کە هاتبووەوە بۆ شاری مەککە و تەسلیم بە پێغەمبەری خوا بووبووەوە صلی اللە علیە وسلم کە چاویان پێ دەکەوت دەهاتە کۆڕ و مەجلیس و مزگەوتەوە تەماشایەکی یەکتریان دەکرد و زەردەخەنەیان دەکرد و دەیانگوت ابن فرعون هذه الامە ئەوە کوڕی فرعونی ئومەتی ئیسلامە کوڕی ئەبو جەهلە فیرعەون چەند دوژمنی موسا بوو ئەبو جەهل ئەوەندە دوژمنی پێغەمبەر بوو صلی سەلەم پێغەمبەر ناوی نا فیرعەونی ئەم ئومەتە ئەبو جەهلە جا خەڵکەکە پێیان دەوت ئەوە کوڕی فیرعەونی ئومەتی ئیسلامە ئەویش گوێی لێ بوو چەند جارێک و زۆر پێی ناڕەحەت بوو خوای گەورە لە ئاسمانەوە ئاەتی ناردە خوارەوە فەرمووی یا ئەیها الذین آمنوا ئەی ئیمانداران نیدائەکانی قورئانی پیرۆز هەتا قیامەت بەردەوامن بەڵام سەبەبی هاتنە خوارەوەیەکیان هەیە هاتنە خوارەوەی ئەم ئایەتە سەبەبەکەی ئەوە بوو کە خەڵک جارێکی تر بە عیکریمەی کوڕی ئەبو جەهل نەڵێ کوڕی فیرعەونی ئەم ئوممەتە بۆت نییە گاڵتەی پێ بکەی باوکی کافر بووە ڕۆیشتووە بۆ قیامەتی خۆی بۆ خۆی کافر بۆ شۆراوەتەوە بە موسڵمان بوون لاپەڕەیەکی سپی بۆ هەڵدراوەتەوە خوا فەرمووی ئەی ئیمانداران لا یسخەر قوم من قوم عسا ان یکونوا خیرا منهم با هیچ کەس لە ئێوە هیچ تایەفە و هۆز و عەشیرەتێک لە ئێوە گاڵتە بە کەسێکی تر بە هۆزێکی تر بە قەبیلەیەکی تر نەکا چونکە لەوانەیە ئەو کەسەی کە گاڵتە بە خەڵک دەکا گاڵتە پێکراو زۆر لای خوا لەو بەڕێزتر بێ ئەمجا ئایەتەکە بەشی دووەمی هات ولا نساء من نساء با هیچ ئافرەتێکیش گاڵتە و گەپ و با بە چاوی سووک سەیری خوشکێکی موسڵمانی خۆی نەکا سەیری ئافرەتێکی تر نەکا ئەویش سەبەبی هاتنە خوارەوەی ئەوە بوو یەکێ لە دایکانی ئیمانداران لە دایکی ئیماندارمان صەفیەی کچی حویەی کوڕی ئەختەب باوکی سەرکردەی جوولەکەکان بوو، سەرکردەیەکی زۆر دڵ ڕەق و پیلانگێڕ، دوای ئەوەی کە جوولەکەکان لە شاری، مەدینە، پەرت کران و دوور خرانەوە، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە جەنگا خەبەری بیست کە حویەی کوڕی ئەخطەب کوژراوە، سەرکردەی جوولەکەکان کوژرا و ماڵ و حاڵی تێکچوو، ئافرەتێک هەبوو کچێکی هەبوو ناوی سەفیە بوو بەوەی نەبوو کچی پیاوێکی جوولەکەیە زۆر ئافرەتێکی سەنگین و شارەزا و بەڕێز بوو پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بە مەبەستی دڵ ڕاگرتنی ئەم ئافرەتە و بە مەبەستی هێشتنەوەی دەرگایەکی ئاشتی لەگەڵ جوولەکەکاندا بە مەبەستی ئەوەی بیسەلمێنێ ئەمە ڕەحمەتی للعالەمینە ئێمە دژایەتیمان لەگەڵ خەڵکی خراپە هەیە نەک لەگەڵ هەرچی جوولەکە هەیە نەک لەگەڵ هەرچی غەیرە موسڵمان هەیە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم ناردیە خوازبێنی ئەم ئافرەتە کچی ئەم پیاوە سەرکردە جولا کە ڕەقە و ئافرەتەکەش زۆر بە خۆشحاڵیەوە زۆر بە فەخر و شانازیەوە قبوڵی کرد کە هاوسەرایەتی پێغەمبەری ئیسلام صلی الله علیه وسلم بکە کە هاتە ماڵی پێغەمبەرەوە صلی وسلم کە هاتە ناو مسلمانانەوە ئافرەتەکان خێزانەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم سەیریان دەکرد و بە یەکیان دەگوت یەهودیەت و بنت و یەهودیەتین ئەو جوولەکەیە کچی باوک و دایکێکی جوولەکەیە لە دوو جوولەکە لەدایک بوو بۆ خۆشی جوولەکەیە پیان سا سەلەم دەفەرمێ ڕۆژێ ئەم سەفیە دایکی ئیمانداران هات بۆ لای وتی ئەی پێغەمبەری خوا زۆر دڵ ناڕەحەتم گاڵتەم پێ دەکەن بە چاوی سوک سەیرم دەکەن پێم دەڵێن جوولەکەی کچی دوو جوولەکە پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرمووی، هلا قلتی، ئەی خۆ تۆش زمانت هەیە، وەرە من پێت دەڵێم چۆن دیفاع لە خۆت بکەی، ئەی بۆ تۆش ناڵێی، ان ابی هارون، من باوکم حەزرەتی هارون پێغەمبەرە کە پێغەمبەری جوولەکەکانە، و ان عمی موسی، من مامم حەزرەتی موسای پێغەمبەرە کە پێغەمبەری جوولەکەکانە، وان زوجی محمد، هاوسەری ژیانم محمد پێغەمبەری ئاخری زەمانە، کەواتە ئەگەر خێزانەکانی تری یەکجار شانازی دەکەن بەوەی خێزانی پێغەمبەرن، من باوکم هاڕون پێغەمبەرە، من مامەم موسا پێغەمبەرە، کەواتە من لە ئێوە گەورەترم. بەم قسەیە هەموویانی دەمکوت کرد و ئەو ئاژاوەیە کۆتایی پێهات. خواش ئایەتی نار فەرمووی ولا نساء من نساء عسى ان يكون خيرا منهن هیچ ئافرەتێک بۆی نییە گاڵتە بە ئافرەتێکی تر بکا، چونکە ئەو کەسەی کە گاڵتەی پێ دەکرێ زۆر لای خوا لەوانەیە بەڕێزتر بێ لەو کەسەی کەوا بە چاوی سووک سەیری بەرامبەرەکەی خۆی کردووە. گاڵتە پێکردن و بە سووک سەیر کردنی خەڵکانێک لە ناو کۆمەڵگای ئێمەدا ئەم زەمەنەش هەیە، ئەویش لەبەرئەوەی کە هەژارە، کابرا هەرچەند زیرەک و بە توانا و بلیمەت بێ ئەگەر هەژار بوو بە چاوێکی سووک سەیر دەکرێ، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە فەرموودەی پیرۆزیدا کە ئیمامی بوخاری لە صەحیحا ڕیوایەتی کردووە ئەم دەردە کوشندەشی چارەسەر کرد و ئەو هەڵە کوشندەشی جارێش کە ڕاست کردەوە دانیشتبوو لە ناو هاوەڵانی بەڕێزیدا پیاوێک هات زۆر پۆشتە و پەرداخ و خۆشپێکەوتوو مەبەستمان ئەوە نییە ئەوەی کەوا جل و بەرگی ڕێک و پێک بێ، ئەوەی سەیارە و ئۆتومبیلی باشی هەبێ بەر ئەم حەدیسە کەوێ، بەڵام پێغەمبەری دەروون ناس ئەم دەرسە گەورەی فێری ئەم ئوممەتە کرد. کابرا زۆر بە فیز و تەکەببورەوە لە سەر ئەسپە کوێتییەک دەهات و دەچوو، زۆر پۆشتە و پەرداخ و موعەتەر بوو. پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرمووی، ما تقولون فی هذا؟ هەر بەوێ لا ڕۆیشت و سەلامیشی لە خەڵک نەکرد. فەرمووی، چی دەڵێم بەرامبەر بەم پیاوە؟ ئەم پیاوە لە ناو ئێوەدا چۆن شەخسێکە؟ وتیان، حەیی ان خطب ان ینکح، بەڕاستی ئەم پیاوە شایەنی ئەوەیە ئەگەر بێتە ماڵت و داوای ئافرەتت بکا قسەی نەشکێنی و ئافرەتی پێشکەش کەی، وان شفع ان یشفع، ئەگەر تکات لێ بکا نابێ تکای ڕەت بکرێتەوە دەبێ قسەی وەرگیرێ، وان قال ان یستمع، ئەگەر قسەی کرد دەبێ گوێی بۆ بگری، قسەکانی گەوهەر و ئەڵماسن لە دمی دێنە دەرەوە. سبحان اللە ئەم زەمەنەش وایە وەڵاهی ئیوا هەیە تەنها و تەنها ئەوەیە دەوڵەمەندە نە کەس قسەی دەشکێنێ لە مەجلیسا قسە دەکا هەر نازانێ دەڵێ چی کە خەلکی خەڵک ڵێن بەخوا پیاوێکی قسەزانە دەچێتە خوازبێنی هەر ئافرەتێک کەس دەست بەڕوویەوە نانێ ئەگەر تکابوو هەر مەسەلەیەک بکا ڕێزی دەگیرێ ڕێزی خەڵکانی بە ڕێز ناگیرێ ڕێزی ئەو قسەکەی دەخوا لەبەر ئەو دەوڵەمەندی پیان سەڵ سەلەم بێدەنگ بوو هیچی نەوت لەو کاتەشدا فمر رجل من فقراء المسلمین پیاوێکی هەژاری دەست قڵیشاوی جلد پیناوی ناو مسوڵمانان پیاوێکی زۆر هەژار و دەست کورت بەوێدا تێپەڕی پیان سەڵ سەلەم فەمووی ما تقولون في هذا ئەی ئەم پیاوە لە ناو ئێوەدا چۆنە جا سەحابە زۆر ڕاستگۆیانە وڵامیان دەدایە وتیان وەڵا ئەوە لە ناخی دڵمانایە و خەڵک ئاوا سەیری دەکا وتیان وەڵایی پێغەمبەری خوا صلی ئەم پیاوە بچێتە خوازبێنی کچی هەر کەسێک کەس ژنی ناداتێ بەخوا لە مەجلیسا گوێ قسە بکا خەڵک گوێ بۆ قسەکانی ناگرەوە اعتباری پێ ناکا بەخوا تکا لە هەر کەسێک بکا تکای ناگیرێ و ئەڵم بابەت جا تۆ چی قسەی خێر لە بینی خەڵکا دەکەی تەنها لەبەر ئەوەشە کە هەژارە ئەینا عیبی تری نییە پیامبەر صلی اللە علیە و سلم فەرمووی، هذا خیر من ملء الارض مثل هذا، دەی قەسەم بە گەورەیی خوا، پڕاوپڕی ئەم سەرزەمینە، ئەم هەژارە لای خوا بەڕێزترە لەو دەوڵەمەندە. پڕاوپڕی ئەم سەرزەمینە، وەزن و قورسی ئەم پیاوە هەژارە لای خوا لەو دەوڵەمەندە موتەکەبیرە زیاترە. کەواتە بە چاوی سوک سەیری خەڵکی هەژار مەکە ڕێزی لێ بگرە چەند گەنجمان هەیە حەز دەکا ژیانی هاوسەری لەگەڵ ئافرەتێکی محتەرەما پێک بێنێ کەچی ناوێرە بچێتە خوازبێنی ماڵی خەڵک هەر یەکسەر ڕەفزی دەکەن لەبەرەوەی کە کوڕی پیاوێکی هەژارە لەبەرەوەی کە نەدارە لەبەرەوەی کە دەستڕۆیشتوو نییە لە کاتێکا پڕاوپڕی ئەم سەرزەویە بەو حەدیسەی پێغەمە ساسەلەم کە سادیقی ئەمین فەرموویەتی لە کەسێکی متەکەبیری سەرجادەی خۆبەزلزان زۆر زیاترە یەکێکی تر لەو خەڵکانەی کە لەناو کۆمەڵگای ئێمەدا بەداخەوە بە چاوێکی سووک تەماشایان دەکرێ وەکو پێویست ڕێزیان بۆ داناندرێ ئەو خەڵکانەن کە خوا بەسەری کردوونەوە بەوەی کەوا ئەندامێکی لاشەیان وەکو پێویست کار ناکا ئەوانە خوا لە قورئانە دەفەرمێ ولا تنابزوا بالالقاب ناو و ناتۆرەی ناشرین لە یەک مەنێن نابێت بە ناوێک سبانجی بکەی کە گوێی لێ بوو کە هەستی پێ کرد هەست بە سووکایەتی پێکردن بکا ئیلا مەگەر زۆر زۆر ناچار بی ئەو حاڵەتە بەکار بێنی بۆ ئەوەی فڵان کەس بناسرێتەوە بۆ نموونە خەڵکێک هەیە چاوەکانی لە دەست داوە بە کارەسات بێ بە زگماک بێ خوا بەوە بەسەری کردوتەوە کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی کاتێک خوا عەبدی خۆی تاقی کردەوە بحبیبتیه بەوەی کە هەردوو بینایی چاوەکانی لێساندەوە فصبر ئەویش ئارامی گرت و ناشکر نەبوو ڕوو لە خوا بوو پاداشتی هیچ شتێک نییە لای خوا الا الجنە الا بەهەشتی خوا نەبێ خوا دەفەرمێ پاداشتی تۆ تەنها بەوەیە کە بتخەمە بەهەشتەوە ئەم پیاوە خوا وا بەسەری کردۆتەوە تۆ بۆت نییە بڵێی فڵان کەسی کوێر ئەوە کوێرە نە ئەبێ بڵێی نابینا وشەیەک بەکاربێنی کە فڵان کەس شعوری پێی نەڕوشێ کەسێ زمانی کار ناکا ئەو زمانە ئازایەتی مرۆڤ نییە ئەوە هەمووی بەهرەی خوایە کەسی گوێیەکانی نابیستن وەکو تۆ گوێی ئەندامی هەیە و کەچی نابیستێ دەمارێکی ترازاوە بە ڕووداوێک وای لێ هاتووە نابێ بە کابرای لاڵ بڵێی فڵان لاڵە لاڵە پەتە، ئەمە وشەیەکی زۆر ناشرینە بۆ موسڵمان، بڵێ فڵان کەسی ناگۆ، واتە ناتوانێ قسە بکا بە باشی، بڵێ مەڵێ فڵان کەڕ، بڵێ فڵان کەسی نابیست، ئەوەی کەوا وشە باش نابیستێ، بۆی هەست بە سووکایەتی پێکردن نەکا. زۆر کەس هەیە بە نامۆ سەیر دەکرێ کەچی خاوەنی بەهرەیەکی گەورەیە، باوەڕتان نابینا هەیە نابینا دکتۆرای وەرگرتووە نابینا هەیە لەو زانکۆی سلێمانی و سەلاحەدینە چوار ساڵە لە زانکۆیە ئێمە بچینە زانکۆکەوە لەو سەرێ ناتوانین بینە دەرەوە ئەو هەموو ژوورەکانی خۆی مامۆستاکان و تەلەبەکان و هەموو بەشەکانیش دەناسێ و دەشزانێت چ دەکا و خوێندکارێکی گەلێ سەرکەوتووشە لەم ماوەی پێشودا باسی نابینایەکم خوێندەوە ناوی عومەرە لە بینی کەلار و کفریدا چل پەنجا کیلۆمەتر پاسکیلی لێ خوڕیوە بەسەر جادەی قیرە بە نابینایی و چاویشی لە زگماکەوە کە لەدایک بووە نابینێ چ ئینسان جایوازجەری ئانە ناتوانێت پاسکیل لەسەر جادەیەکی گشتی ئەوادا قەڵەباڵغدا لێخوڕێ چەندین جار دەڵێ بە خەڵکی وتووە هەر لە بابەتەدا خوێنمەوە وتوێتی خەڵک تەنها ئەوەندەی گوێم لە دەنگی بێ دەزانم دەموچاوی ناشیرینەیان جوانە ئەمانە بەهرەیەکیان هەیە خەڵکێک هەیە نابینا بووە وەکو مەلا حەمدوونی شاعیر لە میللەتی کوردە کاتێک کە چاوی نەبووە بە سەربانا خەڵکێک ڕۆیشتبێ بەس بە خشپەی پێکانی زانیوێتی ئافرەتە یان پیاوە ئەمانە هەموو بەهرەیەکن چەند خەڵک هەیە نا قسە ناکا ناگۆیە گوێ نابیستێ هیچ نابینێ و نابیستێ بەڵام دار تاشێکی دەستڕەنگینە بەڵام ئاسنگەرێکی کارامەیە خەڵک هەیە ناگۆیە کەچی لەسەر کۆمپیتەر شت بۆ خەڵک دەنوسێ و کتێبیش چاپ دەکا ئەمانە خوای گەورە نیشانمان دەدا چەند کەس هەیە فەقیر حاڵە فەقیر حاڵ و جێلۆکە و بەستەزمانە خەڵک گاڵتەی پێ دەکا بەداخەوە لە نەقڵیاتەکان لە ناو کۆمەڵگاکان کەچی بە سەدان ژمارەی ئوتومبیلی لەبەرە چەند خەڵک هەیە فەقیر حاڵی وا دەبینی بە هەزاران موبایلی لەبەرە، بڵێ ژمارە موبایلی فڵان کەس چەندە یەکسەر هەموو ژمارەکەت بۆ دەخوێنێتەوە. ئەمە خوا نیشانمان دەدا ئەفەرمێ ئەی ئینسان تەکەبوری بەسەرا لێ مەدە، زۆر لە تۆ خاوەن بەهرە و بەتواناترە، بەوەی نە کەسێکی فەقیر حاڵە یان هەژارە بە چاوی نامۆیی سەیری مەکە. یەکێک تر لەو گاڵتە پێکردنانەی کە ئیسلام نەهی لێکردووە گاڵتە پێکردنە بە کەسی غەریب، کەسێکی غەریب دێتە ئەم شارۆچکەی ئێمەوە دەچێتە لادێیەکەوە ئەچێتە شارێکەوە لە پرسیاری ماڵێک، دائیرەیەک، شوێنێک، دەزگایەک، خەستەخانەیەک، دکتۆرێک دەکا نابێت سەری لێ تێک دەی بۆ گاڵتە پێکردن بینێری بۆ شوێنێکی تر دەبێت زۆر بە جوانی ڕێنمایی بکەیت، یان خەڵکێک هەیە بۆ سازدانی بەزمێک کە فڵان کەس فڵان کەسی خۆش ناوێت ئەڵێ ئیشی تۆ بە فڵان کەس دەکرێت بۆ ئەوەی بچێت بۆ لای ئەو و هەر ئەوەندەی تر لێی عەسەبی بێ و لێی توڕە بێت ئەمەش زەمانی جاهیلیەتی پێغەمبەرمان صلی الله علیه وسلم زەمانی جاهالەتی پێش پێغەمبەری ئیسلاممان صلی الله علیه وسلم دەخاتەوە یاد کاتێک کە کابرایەکی ئیڕاشی کە خەڵکی دێیەکی نزیکی مەکە بوو کۆمەڵێ حوشتری هەبوو، حوشترەکانی وەختی فرۆشتنیان هاتبوو، بەرهەمی چەند ساڵەی هاتبووە بوون، هاتە شاری مەککە و حوشترەکانی بە ئەبوو جەهل فرۆشت، بەڵام دەستی دەستی پێکرد و پارەکەی نەدەدایە، ئەمڕۆ بە سبەی، سبەی بە دوو سبەی، بۆ ئەوەی لانی کەم نیوەی پارەکەی بخوا و بە نیوەچڵی بگەڕێتەوە. کابرا زۆر تینی بۆ هات، هاتە لای دیواری کەعبەوە، پێغەمبەر صلی اللە علیە وسلم هێستا لە زەمەنی زوعف و بێهێزیدایە، لە مەککەدایە، قۆناغی مەککەیە، وتی تخوا تکاتان لێ دەکەم خەڵکینە من ماڵەکەم هەمووی ئەوە بوو ئەو پیاوە لێی کڕیم عەمری کوڕی هیشام ئێستا دەستی دەستیم پێ دەکا و پارەکەم ناداتێ تکاتان لێ دەکەم کێ لە خوێڕا دەبینێ کێ دەزانێ ئەم پیاوە بە قسەی کێ دەگیرێ و کێ زۆر دۆستێتی تخوا پێم بڵێن با بچم تکایەکم بۆ بکا ئەوانیش بۆ گاڵتەپێکردن بۆ ئەوەی مەجلیسێک ساز بکەن دەستیان بۆ پێغەمبەری خوا ڕاکێشا کە لەو دیواری کەعبەوە نوێژی دەکرد وتیان ئەو محەممەدە نزیکترین دۆستی عەمری کوڕی هیشام ئەبوو جەهلە ئەی دەبعەن بە بێ گومان سەرسەخت ترین کەسی بوو بەرامبەری بۆ ئەوەی کەوا پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم توڕە ببێ یان ئەبو جەهل زیاتر توڕە ببێ کابرای ئڕاشی غەریب چوو بۆ لای وتی ئەی محمد تکات لێ دەکەم ئەو عەمری کوڕی هیشامە هەموو پارەکانی گرتوم و هەرچی سەروەت و سامانم بۆ لێی کڕیم و ئێستا پارەکەم ناداتێ پرسیومە چێ زۆر دۆست و خۆشەویستێتی ناوی تۆیان پێوتوم تکایە یارمەتیم بدە پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی هەی بە چاوان هەستە با بڕۆین بە پشتیوانی خوا ئەفەرمێت سەعات دەوری عەسرانێک بوو ئەبو جەهل لە ماڵەوە خەوتبوو پێغەمبەر صلی اللە علیە وسلم لە دەرگایدا لە دەرگایدا وتی کێیە ماڵ و مناڵی چون وتیان محەممەدە و کابرایەکی لەگەڵا بە پەلە ڕای کرد و لە جێگاکەی هاتە دەرەوە ڕۆیشت وتی ئەی محەممەد ئەمرکە هەردوو چاوی چوو بۆ پشتی سەری و ڕەنگی زەرد بووبوو. پێنجا سەم فەرمووی هیچ ئەمرێکم نییە پارەی ئەم پیاوە بدە کە ڕەنجی چەند ساڵەی هێناوە تەسلیمی تۆی کردووە و ئێستا تۆ بە هیچ و بەلاش عەزیەتی دەدەی و نایەڵی بگەڕێتەوە بۆ ناو ماڵ و منداڵی. دەفەرمێ ئەبوو جەهل یەکسەر ڕای کرد و کیسەیەک پارەی هێنا و تەواوی حەقی خۆی بۆ بژارد. خەڵکەکەش لە پەنای کەعبەدا چاوەڕێی ئەوە بوون بەزمێک ڕوو بدا و ئێستا ئەبوو جەهل هاوار بەسەر پێغەمبەری خوادا دەکا بەڵام کاتێک کە هیچ ڕووی نەدا و کابراش هاتەوە و وتی ڕەببی ماڵتان ئاوا بێ، بەڕاستی کارەکەم جێبەجێ بوو، ئەو محەمەدە پیاوێکی زۆر بەڕێزە، قەدری کەسی نەگرت قەدری ئەوی گرت و پارەکەی دامێ. وتیان چۆن؟ یەعنی یەکسەر پارەکەی دایە و ڕێزی محەمەدیشی گرت، وتی هەر زۆر، بەڕاستی دۆستی چاکن بەیەکەوە. ئەو قەناعەتی کردبوو نەیزانی بۆ گاڵتەپێکردن ئەمەیان پێکردووە. ڕۆیشتن بۆ لای وتیان ئەبەل حەکەم، ئەی عەمری کوڕی هیشام، چاوەڕێی گێڕانی بەزمێک بووین بە محەمەد و ئەم پیاوەمان نارد لەگەڵیا، وتی ئەوەی من بینیم کە لەسەر شانەکانی دوو شت هەبوو، هەر دەمم هەڵێنایەوە لە هەڵیان دەلوشیم و قوتیان دەدام، هەر کەسێکی تر ببیستایە هەموو سەروەت و سامانەکەی خۆشی پێشکەش دەکرد. بتر نازانم ئەوە چی بوو لەسەر شانی محەممەد بوو، هەر بە چاوپێکەوتنی لەرزێک گرتمی هەموو پارەکەم تەسلیم کردەوە. لەبەر ئەوەی ئینسانی موسڵمان دەبێت زۆر ئاگای لێ بێ هەرگیز گاڵتە بە خەڵکی نەشارەزا مەکە، زۆر بە قەدر و حورمەتەوە ئەگەر کارەکەت بەجێ بێڵی لەگەڵیا بڕۆ ئەزانی چەند پاداشتت دەگاتێ و ڕێز بۆ بەرامبەرەکەت دانێ. بەداخەوەم ئەمڕۆ گاڵتە پێکردنی مۆدێرن هەیە، ئەمڕۆ گاڵتە پێکردن لە سەردەمی عەولەمە و دیموکراسیدا لە ناو دام و دەزگاکاندا هەیە. کار بە دەستی وا هەیە خەڵکێکی فەقیری مەزڵوم دەچێ بۆ لای و لە دەرگای دەدا، لە دەرگای ماڵ و دائیرەی دەدا، ئەڵێ فڵان کەس ئیشەکەم لای فڵان کەسە و بۆم ناڕوا و کاروبارەکەم ناچێتە پێشەوە. ئەڵێ بە سەر چاو کاغەزێکت بۆ دەنووسم. کاغەزی بۆ دەنوسێ فڵان مەسول فڵان کارەی بۆ بکە کەچی هەر ئەو لەڕواتە دەرەوە تەلەفۆنی بۆ دەکا ئەڵێ هەر بۆی مەکە و گوێشی مەدە ئەوە هەر لەکۆڵ خۆم کردۆتەوە پێم ڕابواردووە بەڕاستی ئەوە دەیان خەڵک هەیە فەقیرە کۆمەڵە عەزێتیشی دەدەن کەچی هیچیشی بۆ ناکرێ چونکە هەر لە دوای ئەو تەلەفۆنی بۆ دەکا ئەوانە مەسولەکان بۆ خۆیان لێیشی دەگێڕنەوە ئەڵێ وا من ناردم لە کۆڵ خۆم کردەوە بەڵام تۆ گوێشی مەدەیەوە هیچ پەیوەندیشی بە منەوە نییە کەواتە هەر بۆی مەکە بە ڕوێکی خۆش بڵێ ئەو کارەی تۆ بە من ناکرێ داوای لێبوردن لێ دەکەم وەڵاهی لە ماڵی خۆتا دانیشی و پارەی خۆت سەرف نەکەی گەلێ باشترە یان دەچی بۆ دایرەیەک مۆزەفەکە خۆی تاقەتی نییە بۆ گاڵتە پێکردن دەنێرە بۆ لای مۆزەفێشکە بڕۆ بۆ لای ئەو ئەویش دەنێرە بۆ لایەکی شکە سەرنجام نیوەڕۆ دێ تۆ کارەکەت بۆ ناکرێ کە ئەمانە هەمووی هی ئەوەیە ترسی خوا بەداخەوە لە دڵەکاندا کەم بۆتەوە یان سەرکردەی وامان هەیە کاربەدەستان دەچنە سنوورێک، دەچنە ناوچەیەک، دەچنە شار و شارۆچکە و لادێیەک، بە دەیان وەعد بەو خەڵکە دەدەن، ئەوەتان بۆ دەکەین و ئەمە وا دەکرێ و دنیا شامی شەریفە، کەچی سەیری دەکەی ئەوە تەنها پێڕابواردنە، ئەوە گاڵتەپێکردن و ئیستیهزا و سوخرییەیەکی ئەم سەردەمەیە، ناڵێم من ئەوەندەم لەباردایە، بەهار دێنێتە ئەژنۆیان و خەڵکی فەقیر و داماویش چەپڵەی بۆ لێدەدا و زۆر پێش خۆ حاڵە حەتتا وای لێ هاتووە قسە ڕاستەکانیش خەڵک میللەتەکە بڕوایان پێ ناکا ئەمەش بەشێکە لە گاڵتەپێکردنی ئەم سەردەمە و ئەم مۆدیلە تازەی کە داهاتووە ملەتی داماو بەوە دڵی خۆش ئەگە گاڵتەی پێکرا ڕاکە بۆ لای کاربەدەست شکوای حاڵی بکە ئەی پەنا بەخوا ئەگە کاربەدەستەکە خۆی گاڵتە بە میلەت و هاوڵاتی بکە ئەی ئەو پەنا بۆ شێبەرێ هەر کاتێک لە دایرەیەکا بووی کارێکت پێ نەکرا، زۆر بە ڕاشکاوانە بڵێ ئەو کارەی تۆ بە من ناکرێ، گەردنم ئازاکە و خۆزگە لە توانامدا بوویایە. کابراش ئەگەر ئینسافی هەبێ وا دەزانێ کارەکەت بۆ کردووە و دەزانێ ڕێز و قەدرت بۆ گرتووە وەکوو ئیشەکەت بۆ جێبەجێ کردبێ بەو شێوەیە. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دەفەرمێ، لا تظهر الشماتە لأخیک فیرحمه اللە ویبتلیک، قەت بە ناڕەحەتی خەڵک خۆت دڵخۆش مەکە، چونکە ئەو کاتە لەوانەیە خوا ڕەحم بە فڵان کەس بکا و لەو گرفتاریە ڕزگاری کا، تۆ تووشی هەمان بەڵا و موسیبەتی ئەو بکا. ئاممن برایانی موسڵمان، خوشکانی بەڕێز، هەر کاتێ بینیت خەڵکێک نەخۆشە، کابرا قەرزدارە، کابرا ئیفلاسی کردووە، کابرا دوژمندارە، نەدارە، نائەمینە، قەت دڵت خۆش نابێ بڵێی لە خوا بەزیاد بە خوا چاک خوا گرتوویەتی، نەخێر، پیامبەر صلی اللە علیە وسلم دەفەرمێت دوور نیە هەر لەو دەقەدا خوا ڕەحم بەو بکا لەو گرفتاریە ڕزگاری کا، تۆ تووشی هەمان بەڵا و موسیبەتی ئەو بکە. ئیبن سیرین، ئەو عالمە گەورەی کەوا جارێشکە لە مێژووی خەون نامەیەدا زیندوو نابێتەوە، کە مانای خەونەکانی یوسف ئاسا لێکدەدایەوە، ئەم پیاوە عالمە هەرە بەرزە کە یەکێکە لە زانا گەورە و موجتەهیدەکانی ئیسلام، دەفەرمێ لە ئاخری تەمەندا بوو، لە سجنا بە قەرزاری مرد. سبحان اللە دەفەرمێ ئەو ڕۆژەی کە ئەنەسی کوڕی مالیک کە ماوەی دە ساڵ خزمەتکاری پێغەمبەر صلی الله علیه وسلم ڕۆژی وەفاتی پێش وەفاتی وەسیەتی کرد فەرمووی داوام وایە محەممەدی کوڕی سیرین بابێ نوێژی جەنازەم لەسەر بکە چونکە لەم سەر زەوێدا لەو عالمتر و بەدینتر نازانم بابێ ئەو نوێژی جەنازەم لۆ بۆ بکە و لە بخوا پاڕێتەوە بۆم کە خوا ڕەحمم پێ بکە دەفەرمێ کە چۆن وتیان وەڵاهی لە سجنایە لەسەر قەرزاری گیراوە فەرمووی، هی گوناهێکە چل ساڵ لەمەوبەر کردوومە. وتیان، چۆن؟ فەرمووی، چل ساڵ لەمەوبەر بوو، دەڵێی ئێستا لەبەرچاومە. کابرایەکی بازرگان و دوکانداری زۆر دەوڵەمەند، هەموو بازرگانییەکەی دوکانمان بەتەنیشت یەکەوە بوو، ئیفلاسی کرد و هیچی بەدەستەوە نەما لە معامەلەیەکە. زەردەخەنەیەکم بەسەر دەما هات و لەناو سێ چوار کەسا بەیەکەوە دانیشتبووین، وتم، بەخوا چاک خوای گەورە لەناوی برد و ئیفلاسی پێکرد. وەڵاهی هەمان دەردم بەسەر هاتەوە دوای چل ساڵ ئەزانم هی ئەو قسەیە بوو کەوا بە بە ناڕەحەتی و بە نەبوونی ئەو خۆشحاڵێک بە دڵما هات پەنا بەخوا ئەبوو سلێمانی داڕانی لەوێ بوو فەرمووی وتیان خۆبیان جا تۆ بڵێ هی ئەو بێ فەرمووی ئەم پیاوە ڕاست دەکا چونکە ئەوانە گوناحیان هێندە کەم بوو گوناهەکانی خۆیان لەبەر چاو بوو هەموو شومیە کە بەسەر ئینسان دی ئاساری گوناهەکە یەکسەر دەیانزانی هی کام گوناهەیە لێی داوە چل ساڵ دوای ئەوە خۆی تووشی هەمان دەرد بوو، لەگەڵ ئەو هەموو بەڕێزی و بەقەدری و عالیمیەشدا. محەمەدی کوڕی عەبدولڕەحمانی العرێفی دکتۆر محەمەد عەبدولڕەحمان العرێفی لە کتێبی فی بطن الحوت دا باسی ئەوە دەگێڕێتەوە دەفەرمێت جیرانێکمان هەبوو گەنجێکی دەوڵەمەند بوو تازە ژنی هێنابوو شەوێکیان بە هەموو سەیارە ئاخر مۆدەکەیەوە لە نادی دەگەڕایەوە تووشی پیاوێکی نابینا بوو بە گۆچانەکەی دەیویست لە شەقامەکە بپەڕێتەوە دەڵێ، سەیارەکەی بۆ ڕاگرت و وتی، مامە گیان دەمەوێ هاوکاریت بکەم. وتی، دەی عەمرت درێژ بێ. وەی زانی بەڕاستێتی. وتی، بۆ کوێ دەپەڕێ؟ وتی، دەمەوێ بۆ فڵان جادە بپەڕمەوە. وتی، ئەوە بە هەڵە هاتووی؟ بەداخەوە. وتی، وەڵایی کەم هەڵەم نەکردووە. وتی، وەڵا ئەمشەو هەڵەت کردووە. جادەکەی پێ تێک دا و بە عەکسەوە ڕووی وەرچەرخان بۆی بڕوا و ماوەیەک بە گاڵتەپێکردنەوە بەسەری پێی بەسەر بەرێ. هاتەوە بۆ ماڵەوە وتی بەخوا چاک بە پیاوێکی نابینام ڕابوارد و گاڵتەم پێکرد جادەکەی خۆی ڕاست بوو ڕووم پێ وەرچەرخاند و دەبێ ئێستا ڕووی لە کوێ کردبێ سبحان الله مناڵیان بوو لەو بنەماڵەیەدا نابینایەک نەبوو یەکەم مناڵیان کە لەدایک بوو نابینا بوو بۆی کە هەموو ڕۆژە لەبەر چاوی بێ ئەو نابینایە خوا لە جەرگی خۆیان چونکە مناڵ لە ڕنەفسی خۆدا ئازیزترە مناڵی نۆبەرەی تاقانە بۆ پیاوێکی دەوڵەمەند کە لە هیچی کەم نییە ئەو دکتۆر عەبدوڵ محەمەد عەبدوڵڕەحمانە دەفەرمێت بردیانە ئەمریکا، بردیانە هەموو ئەوروپا، بردیانە ڕووسیا، چارەسەری لە تەواوی سەر زەویدا نەبوو بە نابینایی گەورە بوو. کەواتە خوای پەروەردگار هەموو شتێکت دێنێتەوە ڕێگا. خوشکانی بەڕێز، قەت بە چاوێکی سووک سەیری بەرامبەرەکە نەکەی. یەکێک لەوانەی کە لە کتێبێکا خوێندوومەتەوە، باسی ئەوە دەکا پیاوێک، پیاوێک کە خێزانێکی ڕێک و پێکی دەبێ، بەڵام دوای چەند ساڵ مناڵی نابێ. هەرچەند ئەوەش بێوەفاییە کە پیاوێک تەنها لە پێناوی مناڵە ژنی دووەم بەسەر ژنی یەکەمی بێنێ ئەبێ ڕازی بێ بە قەدەری خوای پەروەردگار وەکو زەکەریا وابێ کە ئامادە نەبوو ژنی دووەم بێنێ لە پێناویەوەدا کە خوا مناڵی بداتێ ڕازی بوو بە قەدەری خوای پەروەردگار بەڵام ژنەکەی یەکەم ئافرەتێکی زۆر ڕێک و پێک و خان و خانەدان و ڕەسەن بوو وتی وەڵاهی من حەز ناکەم کە تۆ ئاوا بی حەزەکەم مناڵێک بێ و چاوی تۆی پێ ڕۆشن بێ وتی ئافرەتش ڕازیم بە بەشی خوا وتی منیش ڕازیم بەڵام باوەڕکە هیچ ناڕەحەتیەکم نابێ ژنی دووەم بێنە بە ئومێدی ئەوەی منیش دایکێک بم بۆی منیش وەکو کۆرپەی خۆم لە باوەشی گرم ژنی دووەمی هەنا سبحان الله لە مەسافەی شەش حەوت ساڵە پێنج کوڕی لەسەر یەک بوو بەڵام هەر لەگەڵ مناڵی یەکەم و دووەما ژنی یەکەم گڕۆڵەی کەوتە لێژی. ئافرەتی دووەم زۆر بە چاوێکی سووک سەیری دەکرد. هەموو جارێ کە پێی وتایە قسەی هەرە خۆشی ئەو بوو دەیگوت بڕۆ وەجاخ کوێر. ئەگەر وەجاخت کوێر نەبوایە قەدر و حورمەتێکت لە ماڵا دەبوو. ئەم ئافرەتە هەموو جارێ وەکوو گوللەیەک بە سەر دڵیەوە نێن. کە وشەی وەجاخ کوێری دەبیست یەکسەر عەرەقێکی دەکردەوە و فرمێسکێکی لە پەناوە دەڕشت. بەڵام هێشتا بۆ ئەوەی دڵی مێردەکەی ئازار نەدرێ ئاژاوەی نەخستە ماڵەکەوە و ماڵی باوک و براکانی تێنەگەیاند. هەر بە قەدر و حورمەتەوە دانیشت. ئاخری دوای ئەوەی مناڵی پێنجەمی کوڕیش لە دایک بوو، ئەم ئافرەتە زیاتر تینی بۆ هێنا، وتی، وەڵڵای شەرمە تۆ لەسەر سفرەیەکا نان بخۆی، دارێک کە بێ بەر بێ بەس بۆ بڕینە و سووتان باشە. حەق وایە سەری خۆت هەڵگری، ئەو نانەت پێ حەرامە کە لەم ماڵەیا تۆی وەجاخ شۆردەی خۆی و چەند ساڵە ڕەنجیان پێوەت بە فیڕۆ داوە. ئافرەتەکە دەفەرمێت تینی بۆ هات، تینیش هەرەوەتا کاریگەری لەناو دڵ هەبوو، وتی، خوای پەروەردگار تۆ خۆت ئاگات لێیە، تۆ یەهەب لمن یشاء اناثا ویهب لمن یشاء الذکور، کچ و کوڕ بەخششی تۆیە و هەر خۆت دەیبەخشی، خوایە من من عەبدێکم لەبەر دەستی تۆدام و ڕازیم بەو بەشەی کە تۆ پێت بەخشیوم، مناڵ ببێ یان نەبێ من ناشکری ناکەم بەڵام خوای پەروەردگار لەمن زیاتر ئاگا لێیە و عالمی بەوەی کە ئەم ئافرەتە چەند بوغرایە و چەند تەکەبورم بەسەرا لێدا خوایە دەستی قودرەتی تۆی لەسەرا ببینم ئەفێ من لە مەسافەی سێ ڕۆژە هەر پێنج کوڕەکەی مرد لە مەسافەی سێ ڕۆژە پێنج جەنازە لەو ماڵە چوە دەرەوە واللە خوای پەروەردگار دەتوانێت نەک لە سێ ڕۆژە لە یەک دەقەدا پێنج ئەولادت لێ بستێنێ سبحان اللە دەفەرمێ ئافرەتی یەکەم کە ئەو هەموو زەلالەتەی بینی بوو خوای گەورە ئەمجا مناڵی پێبەخشی پێنج کوڕی بوو ئافرەتەکەی تر لە لای کوڕەکانی ئەو گەورە بوون بەڵام ئەم مقابلی ئەو خراپەی نەکرد و ڕۆژە لە ڕۆژان وشەی وەجاخشێری بەدەمانە هات بەرامبەری پێنج کوڕی بوو ئەویان کە چەند ساڵ بوو مناڵی نەدەبوو ئەوی تریان خوا لە مەسافەی سێ ڕۆژە هەر پێنج ئەولادەکەی لێ وەرگرتەوە لا تنثر الشماتة لأخيك فيرحمه الله ويبتليك قەت بە ناڕەحەتی خەڵک خۆت خۆشحاڵ نەکەی چونکە دوور نیە خوا ڕەحم بەو بکا و تۆ تووشی هەمان گرفتاری بکا واللهی بە ناوی دینداریەوە ناوێ بە چاوی سوک سەیری بێدین کەی واللهی ئێمە کە باسی عەرەق خۆر دەکەین کە باسی زیناکار دەکەین پەرۆشمانە نەک ئەوەی بە چاوی سوک سەیری کەین لە سەحیحی موسلیما دەفەرمێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بۆمان دەگێڕێتەوە دەفەرمێ کابرایەک وتی قال رجل والله لا يغفر الله لفلان وتیان فلان کەس دەڵێن تۆبەی کردو و ڕووی کردوتەوە خوا وتی فلان کەسی بێ ئەخلاقی بێ ڕەوشتی عرە خۆری سەرسەری دەڵێن وتیان ئەرەوەڵا وتی دێ قەسم بەخوا سوێن دەخۆم خوا قەل لە فلان کەس خۆش نابێ ئەوە کێیە دەیەوێ بڕیاری خۆی بەسەر منا فەرز کا کە لە فڵان کەس خۆش نەبووم ئینی قەد غەفەرت لەهو ئەی پێغەمبەرەکەم بڕۆ بە فڵان کەس بڵێ من لەو خۆش بووم و حەبەتەت عەمەلوکە بەڵام ئەو کەسەی کە بە چاوی سوک سەیری ئەوی کرد هەموو کار و کردەوەکانم بەسەردادایەوە ڕەفزم کرد هەموو عیبادەت و خواپەرستەکەیم زەڕبی سفر کرد و لێی وەرناگرم بەڵام لەو تاوانبارە خۆش بووم کە ئەو بە چاوی سوک سەیری دەکرد لەبەرئەوە گەر بێدینێکیش لەبێگە سەیرت کرد بە چاوی بەزەیی سەیری کەی بڵێی خوایە هیدایەتی بدەی بەخوا پەرۆشمە ئاوا بە بێدینی بڕوا و ئەم دونیا بەجێ بێڵێ نەک خۆتی بەسەرا فەڕز کەی کە تۆ دوڕکە نوێژت لەو زیاترە خوای پەروەردگار ڕەحممان پێ بکا خوایە بە ئادابەکانی ئیسلام دڵ و دەروون و کار و کردەوەمان بڕازێنیەوە خوایە تەکەبور لە دڵەکانمانا دروست نەکەی یا ڕحم ڕاحمین بە چاوی ڕێز و حورمەت سەیری خۆمان کەین سەیری ماڵ و مناڵی خۆمان کەین، سەیری خزم و کەسوکاری خۆمان کەین، سەیری هاوڵاتی و هاونیشتیمانی خۆمان کەین. یا ڕەبی خوایە هەرچی خێر و بەرەکەتە بەسەرمانا بیڕێژی، ئەوەی خێر و بەرەکەتی ئەم زەوییە بۆمان بێنیە دەر و بۆمان بڕوێنی. یا ڕەبی خوایە بەهارەکەیشی بەهارێکی عاقیبەت خێرمان لە ڕێگادا بێ. یا ئەرحەم الراحمین داوات لێ دەکەم لەم ڕۆژەدا ئەو خەڵکانەی کەوا پەنایان بۆ ماڵی خوا هێناوە بۆ ئەم دەستە بەدەست نوێژانە و دوعاکانیان یاڕەبی خوایە شیفای نەخۆشەکانیان بۆ بنێری یاڕەبی خوایە شیفای نەخۆشەکان بنێری یاڕەبی خوایە شیفای نەخۆشەکان بنێری یاڕەبی خوا و کەسانی کەوا لە ناومان چوونە دەرەوە بە ڕەحمەتی خوا شادبوون بە تایبەت لەم کاتانەدا یاڕەبی خوا لە گوناهیان خۆش بی سێبوری بەدڵی کەس و کاریان بدەی یاڕەبی خوای عاقبەتی هەموو لایەکمان خێرکەی ئەو ژن و پیاوانەی کە تا ئێستا ئەولادی ساڵحیان نێ یاڕەبی خوا پێیان ببەخشی لە ئەولادی ساڵح بێ بەشیان نەکەی یاڕەبی خوا و کەسانی کە خاوەنی ئەولادن خوا بۆیان ساڵحکەی ئەو ژن و مێردانەی بەختەوەرن زیاتر بەختەوەریان بەسەرا بڕێژی ئەوانەی ناکۆکن یا ڕەبی خوای ئیسلاحی حاڵیان بکەی و تەبایی و ڕەبایی بکەیەتەوە ناو خێزانەکانیان یا ڕەبی خوایە بە چاوی ڕەحمەتی خۆت لەم کاتە پیرۆزەدا لەم وەختە پیرۆزەدا سەیرمان کەی لە